بەڵام بە یارمەتیت ئەمەوێ بزانیت ئەو شەوە بە شێوەیە کۆتایی هات ئەو شەوە نەمتوانی پێش سعات دوانزە بگەمەوە تێلەکە بەڵام کچی پرتەقاڵ ژوورێک و مۆبەقێکی خنجیلانەی لەلای ئافرەتێکی بەتەمەن بەکرێ گرتبوو چەندەها وێنەی گوڵی پرتەقاڵ و داری پرتەقاڵی هەڵواسی بوو هەمووشی بە ڕەنگی ئاوی کردبوو تابلۆیەکی منیشی بە بۆی زەیتی کێشا بوو لە سوچێکی ژوورەکەدا داینابوو نە من هیچ شتێکم دەربارەی ئەو تابلۆیە گوت و نە ئەویش هیچ شتێکی لەو بارەیەوە باس کرد گەر شتێکمان دەربارەی بوتایە ئەو کاتە هەر زۆر لە جادووی حکایەتەکە نزیکە کەوتینەوە نابواە هەموو شتێک بە وشە بڵین یاساکان بەو شێوەیە بوون بەڵام من خۆم لەو بڕوایەدا بووم کە چاوم لە تابلۆکەیدا لە ڕاددە بە دەرگەورە بوو زیاد لە ڕاددە شین بوو لەوە چوو هەموو کەسایەتی منی لە چاومدا چڕ کردبێتەوە پاڵکەوتبووم تا نیوە شەوێک چیرۆکە دوور و درێژەکانم بۆ ڤێرنیکا جێڕایەوە هەموو وردەکاری خۆشەکانیشم باسە کرد باسی کچەی قەشەکەم بۆ جێڕایەوە کە نەخۆش بوو چوار خوشک و دوو برا و سەگێکی لابرادۆری لاساریان هەبوو. هەموو چیورۆکە دوورودرێژەکەی گرینلاندیشم بۆ باس کرد. باسی سەفەرە سەختەکەم بۆ کرد کە بە گالیسکەیەک کردیان و هەشت سەگ ڕایکێشا، دە کیلۆ پرتەقاڵیشیان پێ بوو. چیرۆکی کچە ئازاکەم بۆ گێڕایەوە کە وەک ئەندامێکی نهێنی پشکنینی پرتەقاڵی سەر بە نەتەوەیەکگرتووەکان کاریە کرد و بە تەنها و چابووکانە ڕووبەڕووی ڤایرۆسێکی کوشندەی نوێی پرتەقاڵە بۆوە. هەرچی دەربارەی و کچەش بوو کە لە باخچەی ساوایانەکەیا کاری ئەکرد هەموو ئەو شتانەم بۆ گێڕایەوە کە خۆمم زانی. ئەو ناچار بوو هەموو ڕۆژێک بڕواتە بازاڕی میوەکە و سی پرتەقاڵ ڕێک وەک یەک بکڕێت. چیرۆکی کچە گەنجەکەشم پێ وت کە قوتابی پەیمانگای ئابووری بوو جۆرە شیرینێکی تایبەتی بە ئاوی ئەو پرتەقاڵانە بۆ سەد میوانێک دروست ئەکرد. باسی کچە نۆزدە ساڵەکەم بۆ گێڕایەوە کە شووی کردبوو بە یەکێک لە قوتابییەکان و کچێکی پچکۆلەی لێی هەبوو. هەرچەندە پیاوەکە پیاوێکی ناقۆڵاو ناشرین بوو، باسی کچە ئازا و ماندوو نەناسەکەشم بۆ گێڕایەوە کە بە قاچاغ دەرمانی ئەبرد بۆ مناڵە هەژارەکانی ئەفریقا. کچەی پرتەقاڵیش هەندێ یادەوەری سەردەمی مناڵیمانی گێڕایەوە کە کاتی خۆی لە گەڕەکی هۆمڵەفای و ئێریسفایدا بەسەرمانە هاتبوو. من خۆم هەموو ئەو بەسەرهاتانەم لە یاد کردبوو، بەڵام لەگەڵ گێڕانەوەیدا، هەندێکیان نەختە نەختە هاتنەوە بەرچاوم. کە خەبەرمان بۆوە خۆر گەیشتبووە ناوەڕاستی ئاسمان. ئەو لە پێشدا خەبەری بۆوە و هەرگیزیش ئەو کاتەم بیر ناچێتەوە کە خەبەری کردمەوە. هەستێکی تایبەتی پێ بەخشیم. چیتر حەقیقەت و فانتازیام بۆ جودا ناکرایەوە. وابزانم هیچ جیاوازیەکیان نەبوو. باوکە ئێستا زانم کچەی پرتەقاڵ چێە بەڵام ئەبواە زۆر بەر لەوەی پێم بڵیت ناوی ڤێرنەکایە بم زانیایەکە چێە کە گەیشتمە و شوێنەی نامەکە دایکم دیسانەوە لە درگای دایەوتی کات ژمێر دە و نیوە جۆرج سفرەمان داخستووە زۆرت ماوە بخوێنیتەوە بە دەنگێکی کەمێک بەڕێزە وەڵامدایە وتم ئازیزم کچەی پرتەقاڵی بچکۆلە بیرم لێ کردیتەوە ئەتوانیت کەمێکی تر چاوەڕوانم بکەی نەمەتوانی لە پشتی دەرگاکەوە بیبینم بەڵام بە تەواتی بێدەنگ بوو ئەجا وتم بەڵام هەندێ جاری کەم لە ژیاندا دەبێت هێندە فێربین کە کەمێک دان بە خۆمانە بگرین هیچی نەگوت لەبەرە وتم هیچ کوڕە بچکۆلەیەک هێشتام گوێم لە هیچ شتێک نەبوو کە لەو دیو دەرگاکەوە بێ بەڵام پاش نەختێک گوێم لێبوو دایکم بە تەواوەتی خۆی نووسان بە درگاکەوە بە چرپەچرپ لە قەراغی دەرگاکە و کەوتە گۆرانی وتن وتی ئەیەوێت لەگەڵ کچە مناڵەکە یاری بکە لەوەندە زیاترێکی ئەو گۆرانی بۆ نەگوترا چونکە دەسی کرد بە گریان زۆر بە ئەسپاییە گریا منیش بە چرپە چرپێ گوتم، هەتا ئەو کاتەی ڕۆژەکە تەواو بێت بۆ خۆمان یارییەکەین، لە وڵاتی خەونی خۆمانا گەمەاکەین. هەناسەیەکی قووڵی هەڵکێشا، دواتر بە دەم لوشکە لوشکە وتی، بەڕاستی دەربارەی ئەو شتانە هەنووسێت، منیش لە وەڵام هەوتم نووسیویەتی. وەڵامی نەیامەوە. بەڵام بە دەسکی درگاکەیا زانیم کە خۆی بە درگاکەیا یاوە بە هێواشی وتم دایە کەمێکی تر دێمە دەرەوە تەنها پانزە لاپەڕەیەکم ماوە بیخوێنمەوە هێشتام هەر بێدەنگ بوو ڕەنگە نەیتوانی بێت هیچ بڵێ من بە تەواتی نەمەزانی قسەکانم چەندە کاریگەری تێکرد بوو خۆم بە خۆم وت ئای یۆرگنی داماو ئەمە یەکەمین جارە ئاوها بتبینم کە لە پلەی دووهەمدا بیت مەریەم خەوتبوو لەوێدا من و دایکم و باوکم پێکەوە قسەمانە کرد کاتی خۆی هەرسێکمان خێزانێکی بچکۆلە بووین و ماڵمان لە گەڕەکی هۆمڵەفای بووە باپیرۆنەنکیشم لە ژوورۆ دانیشت بوون کاتی خۆی ئەوانم خانویان دروست کردووە یۆرگن هەروە بە میوانی هاتبووە لامان زۆر بە وردی بیرم لە هەموو ئەو شتانە کردەوە کە خوێندبوومەوە هەرتا ئەو کاتە هەندێ شتی گرنگم بۆ دەرکەوتبوو باوکم هەڵی نا خەڵەتانم هەروە چیرۆکی کچی پرتەقاڵی نەهۆنی بووە ڕەنگە هەموو شتێکی باز نەکردبێت بەڵام هەموو ئەو شتانەی کە نووسی بوونی ڕاست بوون من بە هیچ جۆرێک بیرم نایەتەوە کە ڕۆژێک لە ڕۆژان تابلۆیەکی دارپرتەقاڵمان لە ژووری دانیشتنەکەی هەڵواسی بێت تەنانەت یەک وێنەی پرتەقاڵیشم نایەتەوە یاد من تەنها تابلۆکانی تری دایکم دیوە ئەو تابلۆ ئاویانم دیوە کە تیایدا وێنەی یاسەمین و تووتڕکی باخەکەی خۆمانی تیا کێشاوە چەندەهاشتی لەو بابەتم دانابوو کە لە دایکمی پرسم یان خۆم بڕۆمە ئەمبارەکە و بگەڕێم بە دوایانە بەڵام من ئەوەمە زانی کە دایکم کە مناڵ بووە ماڵیان لە ئێرەسڤای بووە. من یەک کەڕە چوومەتە ئەو خانووە زەردەوە، ئەویش بۆ ئەوە بوو کە نامەیەکیان بۆ بەرم، چونکە بە هەڵە ڕەوانەی پۆستەکەی ئێمە کرابوو. لەوانەشە لەگەڵ خوێندنەوەمدا زیاترێکم دەربارەی وێنەی پرتەقاڵەکان بۆ ئاشکرا بێت. شتێکی گرنگی تریش لە خەیاڵما بوو. بڵێی باوکم شتێکی زیاتر دەربارەی تەلیسکۆبەکەی هۆبڵ بنووسێت؟ ئەو تەلیسکۆبە لەسەر ناوی ئێدوین پاوڵ هۆبڵی ئەستێرەناسەوە ناونراوە. ئەو بوو کە سەلماندی گردوون لە حاڵەتێکی بڵاوبوونەوەدایە. لە سەرەتادا هێندەی دۆزیەوە کە تەمی ئاندرۆمیدا تەنها هەورێکی پڕ لە گاز و گەردی گەلە هەسارەکەی خۆمان نییە. بەڵکو گەلە هەسارەیەکی سەربەخۆیە و لە دەرەوەی گەلە هەسارەی کاکێشاندایە. دۆزینەوەی ئەو ڕاستییەش کە ڕێگای کاکێشان تەنها گەلە هەسارەیەکی نێو چەندەها گەلە هەسارەی تری گەردوونە، شۆڕشێکی مەزن بوو. ئەو دیدەیەی گۆڕی کە ئەستێرەناسەکان بەرامبەر گەردوون هەیانبوو. گرنگترین دۆزینەوەی هۆبڵ ئەوە بوو لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و نۆ دا هێندەی بۆ دەرکەوت کە تاوەکو گەلهەسارەیەک لە ڕێگای کاکێشانەوە دوورتر بێت خێراتر لە ئاسمان ناجووڵێتەوە. ئەم دۆزینەوەیەش بنەمای ئەو تیۆرە پێگەیەنێت کە پێی ئەڵێن تیۆری تەقینەوە گەورەکە. بەپێی ئەو تیۆرە کە ئەمڕۆکە نزیکەی هەموو ئەستێرەناسەکان لەسەری تەبان، گەردوون بەر لە دوانزە بۆ چواردە ملیارد ساڵێک لەمەوبەر لە پاش تەقینەوەیەکی گەورە هاتۆتە بوون ئەوەش ماوەیەکی زۆرە هەر زۆر زۆرە ئەگەر هەموو ئەو شتانەی کە لە مێژووی گەردووندا ڕێیان داوە لە ماوەی شەو و ڕۆژێکدا چڕ بکرێنەوە ئەو کاتە زەوی لە پاشنیوەڕۆیەکی درەنگی ئەو شەو ڕۆژەدا سەری هەڵداوە داینەسۆرەکانیش چەند خولەکێک لە پێش نیوەشەودا هاتوونەتە بوون، بەڵام هەموو مرۆڤایەتی لە یەک دوو چرکەی کۆتایی ئەو شەو و ڕۆژەدا بوونی هەبووە. جۆرج، هێشتام لێم تێگەیت؟ وا دیسانەوە پاش ئەوەی تۆم بردە باخچەی ساوایان، لەبەردەم کۆمپیوتەرەکەمدا دانیشتمەوە. ئەمڕۆ دووشەممەیە. ئەمڕۆ کەمێک لەسەر خۆت نەبوویت. پلەی گەرمای لەشتم گرت، بەڵام تات نەبوو. تەماشایەکی قوڕگ و گوێچکەکانیشم کردی. دەستیشم لە لیمفەکانی قوڕگت دا، بەڵام هیچ شتێکم نەبینی. وابزانم سووکە هەڵامەتێکت گرتووە. لەوانەشە بەهۆی پشووی هەفتەوە کەمێک هیلاک بووبیت. لەلایەکەوە ئومێدەوار بووم کە کەمێک نەخۆش بیت، ئەوسا ئەکرا بەدرێژایی ڕۆژەکە لە ماڵەوە لەگەڵما بمێنیتەوە. بەڵام وەگە زانیت هێشتام ئەم کاری نووسینەشم تەواو نەکردووە دیسانەوە لە پشووی هەفتەدا چوینەوە بۆ فێڵستۆڵن دایکت هەر لە بەیانی زووەوە سەتڵێکی هەڵگرت و بە مەبەستی پیاسەیەکی دوور و درێژ بۆی دەرپەڕیە دەرەوە دواتریش بە خۆی و چوار کیلۆ تووی زەردەوە گەڕایەوە. تۆش زۆر تووڕە بووی جۆرج، نەک هەرە دویست توو تڕک لێ بکەیتەوە، بەڵکو سوور بووی لەسەر ئەوەی بڕۆیتە سەر شاخەکە و توو تڕک بڕنیت. لە ماوەی ئەو پاشنیوەڕۆیەدا هەر خۆت بە تاقی تەنیا نیو کیلۆ توو تڕکی ڕەشت ڕنی. بێگومان ئێمەش لە خانووەکەوە چاوێکمان لەسەرت دانابوو. دایکیشت ناچار بوو بیانکوڵێنێت و بیانکاتە مرەبا و دوێنێ خواردمان. دوێنێ یەکشەممە بوو. وابزانم تۆ تامەکەیت بەلاوە کەمێک ترش بوو. بەڵام ناچاریش بووی بیخۆیت، چونکە خۆت توتڕکەکانت ڕنیبوو. ئەم هاوینە زۆر کەڕەت لیمینگمان بینی، ڕێگەشمان بە تۆ دا کە وێنەیەکی ئەو گیاندارە بە قەڵەمی بۆیی زەرد و ڕەش لە دەفتەری یاداشتی خانووە هاوینەکەدا بکێشیت. وێنەیکی جوان دەرچوو ئەگەر بە وردی تەماشات بکردایە دەتبینی ئەوە لیمینگە تەنها ئەوەندە بوو کە کلکیت زۆر درێژ کردبوو هەروە بۆ ئەوەی بیرمان نەچێتەوە دایکت لە ژێر وێنەکەدا نووسی لیمینگ دواتریش نووسی جۆرج یەکی نۆی 1990. خۆ لەوانەشە تا ئێستاکەش دەفتەری یاداشتی خانوە هاوینەکەتان مابێت بەڕاست. هێشتا ماوتانە جۆرج؟ تۆ خەوت لێکەوتە و منیش دانیشت بووم هەموو نووسراوی ناو دەفتەرەکەم خوێنەوە هەر لە سەرتاوە هەتا کۆتایی چەند جارێک خوێندمەوە هەر ئەوەندەیە گەیشتمە دوامین لاپەڕە دیسانەوە تەماشایەکی وێنەکەی تۆمە کردەوە و سەر لە نوێ لە سەرتاوە دەسم بە خوێنەوەیە کردەوە وا مەزەندەمە کرد بەر لەوەی جەژنی لەدایک بوونی مەسیح بێت ئەوە دواهەمین جارمان بێت کە لەو خانوە هاوینەیەدا بمێنینەوە. دواجار ڤێرنیکا هات و دەفتەرەکەی لە دەست سەندم و خستیە سەر ڕەفەکە. هەرچەندە ئێمە هەمیشە لەسەر تاقی ئاگردانەکە دامانەنا. ئەوجا هەروا بە ئاسانی وتی با کەمێک شەراب بخۆینەوە. بەڵام با بگەڕێینەوە بۆ ئیسپانیا. دوو ڕۆژ لە شاری ئیشبیلیادا لەگەڵ ڤێرنیکادا مامەوە. دواتر ناچار بووم بگەڕێمەوە ماڵەوە. چونکە ڤێرنیکا و خاوەن خانوەکە وایان پێ باش بوو ئەوێ بەجێ بهێڵم. چارەم نەبوو، ئەبوایە نزیکەی سێ مانگێکی تر دانم بە خۆما بگرتایە و چاوەڕوانی بوومایە، هەتاوەکو خوێدنەکەی لە قوتابخانەی وێنەکێشانا تەواوەکرد. بەڵام لەوە بەدواوە فێری تاسەکردن بووم، هێندەش فێر بووم کە بڕوا بە کچەی پرتەقاڵ بکەم. بێگومان ئەمویست دڵنیا بم کە هێشتام هەر لەسەر پەیمانەکەی خۆی ماوە کە شەش مانگی دواتر هەموو ڕۆژێک پێکەوە بین یان نا هەر بۆیە لەو بارەیەوە پرسیارم لێکرد چونکە من یاساکانم شکاندبوو نەمەتوانی هەروە بە ئاسانی چاوەڕوانی ئەوە بم کە پەیمانەکەی بەرێتە سەر بۆ ماوەیەکی زۆر بیری کردەوە و ئەوجا وەڵامی یامەوە وابزانم ئەیویست شتێک بڵێت کە کەمێ پەستم بکە دواتر بەدەم خندێکە وتی باشە هەر ئەو دوو ڕۆژەی لێ دەرەکەم کە لێرە لێت دزیم هەرەوەندە و هیچی تر لە ڕێگامانە بەرەو فڕۆکەخانەکە چاومان بە کۆترێکی سپی مردارەوە بوو کەوت لەسەر ئاوەڕۆی تەنی شەقامەکەدا کەوتبوو ڤێرنیکا وەستا و موچەڕکەیەکی پیا هات، من بەلامەوە سەیر بوو کە ئەو دیمەنە هێندە کاری تێکرد، بەڵام ئاوڕێکی لە من نایەوە و سەری خستە سەر قوڕگم، ئەنجا دەستی کرد بە گریان. پاش نەختێک خۆشم دڵم پڕ بوو، دەسم کرد بە گریان. هەردووکمان گەنج بووین. ئاخر ئێمە لە گەرمەی حەکایەتێکا بووین و نەدەبوایە لەوێدا کۆترێکی مردارەوە بوو لە ئاوەڕۆیەکی سەر شەقامێکا ببینین. بە هیچ شێوەیەکیش نابوایە کۆترێکی سپی بێت. کە گەڕامەوە بۆ ئۆسلۆ دیسانەوە سەرنجم خستەوە سەر خوێندنەکەم. ئەبوایە نەهێڵم وانەکان بە سەرما کەڵەکە بکەن. ئەو هەفتەیە چەند وانەیەکی گرنگم لەدەست چوو. جگە لەوەش لە چەند مانگی پێشوودا هەندێ وانەی ترم بەهۆی خلیسکێنەی سەر بەفر و گەڕانی ناو شاردا لەدەستدا. بەڵام لە هەمان کاتا چیتر پێویستم بەوە نەبوو کە بچمە ناو شار و بە دوای کچەی پرتەقاڵی پڕ نەهێنیدا بخولێمەوە هەر لەبەرەوەش کاتێکی زۆر زیادەم لەبەر دەستا بوو هەڵبەتە پێویستم بەوەش نەبوو زۆر لە خۆم بکەم و هەوڵی دۆزینەوەی دەزگیرانێک بدەم زۆربەی قوتابیەکانی هاوڵم کاتێکی زۆریان بەو جۆرەشتانەوە کوشت بەڵام لەگەڵەوەشدا لەگەڵ بینینی هەموو پاڵتۆیەکی ڕەشی ئافرەتێکا داهشڵەچیم دواتریش کە هێدی هێدی دنیا بەرەو گەرما چوو، هەموو ماکسێکی سووری هاوینە سەرنجی ڕاکێشام. هەموو کەڕەتێک کە پرتەقاڵێکمە بینی، بیرم لە ڤێرنیکا کردەوە. تاو تاوێکیش کە چووم بۆ بازاڕ، لەبەردەم ڕەفەی میوەکانە دۆش دامام و چاومە بڕیە پرتەقاڵەکان. لەوە بەدواوە زۆر باشترم بینی کە هیچ دوو پرتەقاڵێک وەک یەک نین. هەر زۆر بە ئارامییەوە بەرامبەریان ئەوەستام و لێیان وردەبوومەوە. خۆ گەر بشم کڕینایە، ئەوا هەر زۆر بە ڕاشکاوی ئەکەوتمە هەڵبژاردنیان و باشترینیانم هەڵەگرت. جار جارێک ئاوەکەیان مەگوشی وەم کردە شەربەت. یەک کەڕەتیش شیرینیەکی تایبەتیم پێ دروست کرد و دەرخواردی گۆنار و چەند برادەرێکی ترمە ئەو ئێوارەیە بۆ خۆمان لە باڵەخانەکە دانیشتبوون و چوارقۆڵی یاری کاغەزمانەکرد گۆنار لە کۆلێژی ڕامیاری بوو ساڵی دووەمی بوو بە شێوەیەکی گشتی ئەو خواردنی لێنانەک من هەمیشە خواردنی خۆشی وە گۆشتی سوورەکرا و ماسی بۆ ئاماداکردین هەرچەنە قەت چاوەڕوانی ئەوە نەبوو لە بەرامبەر داشتێکی بۆ بکەم بەڵام پێم خۆش بوو تاو ناتاوێک سەری بسوڕمێنم و بۆ نمونە شیرینیەکی بەتامی پرتەقاڵی بۆ دروست بکەم من بە دڵ و بەگیانە و شیرینیم دروزە کرد وەختی خۆی دایکم واتە نەنەی تۆ یارمەتی دام و شێوەی دروستکردنی ئەو شیرینیەی لە کتێبێکی کۆنی چۆنیەتی دروستکردنی خواردەمەنیدا بۆ دۆزیمەوە لەوەش زیاتر ئامادەی خۆی نیشان دا کە ئەو شیرینییە تایبەتییەم بۆ دروست بکات، بەڵام خۆو نەیەزانی کە من چێژم لە ئامادەکردنییە بینی و مەبەستم بوو خۆم دروستی بکەم. پێشم وا نییە بە هیچ شێوەیەک هەستی بەوە کردبێت کە ئەو شیرینییە پەیوەندییەکی بە ڤێڕنیکاوە هەبووە. بەهەرحاڵ جۆرج دواتر گەڕایەوە بۆ نەرویج. لە ناوەڕاستی مانگی حەوتدا لە ئیشبیلیاوە گەڕایەوە. من بۆ پێشوازیکردنی خۆم گەیاندە فڕۆکەخانەی فۆرنبیۆ و بە خۆی و دوو جانتای گەورە و کۆمەڵێک تابلۆ و هێڵکاری زۆرەوە لە بەشی گومرگی فڕۆکەخانە هاتە دەرەوە. لەوێدا خەڵکانێکی زۆر بوونە شاهیدی پێکگەیشتنە گەورەکەمان. لە پێشدا هەروا بۆ ماوەی نیو خولەکێک وەستابووین و تەماشای یەکترمان ئەکرد. هەر ئەتوت ئەمانەوێ بیسەلمێنین کا توانین ساتێکی تریش دان بە خۆمانا بگرین. بەڵام ئیدی پاش نەختێک لە باوەش پێداکردنێکی گەرموگوڕدا تواینەوە. دەبێت دان بە ڕاستییەکا بنێم و بڵێم، هەرچەندە لە فڕۆکەخانەیەکدا بووین، بەڵام لەگەڵ ئەوەشدا لە ڕاددەبەدەر بە گەرموگوڕی باوەشمان بەیەکا کرد. ئافرەتێکی بەتەمەن بەلامانا تێپەڕی، ئەویش بەو بۆنەیەوە ڕای خۆی دەربڕی وتی، ئەوە شەرم ناکەن؟ بەڵام ئێمە بە قسەکەی پێکەنین. چونکە هیچ شتێکمان نەئابینی کە مایەی شەرمەزاری بێت. ئێمە شەش مانگ بوو چاوەڕوانی یەکتر بووین. هەر لە هۆڵی پێشوازی فڕۆکەخانەکەدا ڤێرنیکا تابلۆکانی کردەوە و ئیشەکانی نیشاندام. بەپەلە پۆرترێتەکەی یان ئۆلاوی هەڵدایەوە. هەرچەندە بۆ ساتێکی زۆر کەم بینیم، بەڵام لەگەڵ ئەوەشدا دیسانەوە سەرنجم چووە سەر چاوەکانی تابلۆکە. لەوێشدا پێم وابوو زیاد لە ڕادایە بریسکانەوە. من خۆم هیچ شتێکم لەو بارەیەوە نەگوت، بەڵام ڤێرنیکا هەندێ شتی خۆش خۆشی دەربارەی وێنەکانی تر وت. دەمی هەر لە چیکە ناچوو، بە ئاشکرا شانازی بە کارە هونەرەکانیەوە کرد و نەشیەویست ئەو لایەنەم لێ بشارێتەوە، ئەیویست نیشانم بدات کە لە ماوەی شەش مانگی ڕابردوودا شتێک فێر بووە.